باش لەو ژیانە ئێرە ڕاهاتوون ئیتر هاتنە حەسار و حەوانەوە نییە مێشولانە هەی بەرازانە Mm-hmm. ڕۆژین بەسە واز لە شین و ڕۆڕۆ بێنە ئەها ئەها باران لێرەیە برسی شێتی دەی شیری پێبدا دەی ئەو مافوری دیوارەکەش بەرنە دەرەوە بیبن دەی بیبن کتابەکانش بەرن هەمووی ژوورەکە چۆڵکەن دەی هەمووی بەنە دەرەوە دەی چی هەیە بیبەنە دەرەوە دەی بیبەنە دەرەوە دەی کورە ئێرە مەزارگە نییە ئەبێ شتێک بکەین خوا لێرە نامینین بۆ ناچیتەوە حەسارەکە جێمان بێڵەو بڕۆ تۆشمان تووشی بەڵا کرد هەم ئاغاش دڵی لاتە نابێ تۆوا جێ نایهڵم خۆمە ڕۆم و سەرێکیش لەو لە ئادەم ئەسمە لای وەستا شیار یارمەتیمانەدات هەندێک خواردنی ژێنم دواتریش ئەچینە شوێنێکی ئارامتر تۆ ئەتوانی بە تەنها لێرەبی ناترسیت؟ نا ئیتر لە چی بترسم هی شتێک ماوە لێ بترسم بێریڤان منەڕۆم ئاگاتان لە خۆتان بێت تۆش ئاگاداری خۆت بە تۆ شتێکت لێبێ هەمویان ئەتۆپێنم من هیچم لێ نایەت جارێ هەندە کارم ماوە بیکەم دێ ئەی بێ نەفرەت بن. پێتانەڵی فەرەداغا باشە ئێوە لە قسە تێناگەن ئاغا باشە بێتەوە بڕۆن لێرە دەی ئاغا بێتاقەتەکەن. بوەستن ئاغا چاک بێتەوە هەمووتان قوڵەکە دەی بڵاو بکەم بڕۆن بڵاو بکەن وتم زیتون بۆ دانێ نەزانیوە؟ چی؟ فەرهاد مردووە فەرهاد مروە ساشیار بڵێ لە کۆتاییدا ئەمەش ڕوویدا ها کێ کێ فەرهادی کوشت قدرەت قدرەت لە سەگ ئەم کاری کرد بە دەستی خۆم ئەو بێ قیمەتە دەتۆپێنم واز لەو کارە بێنە بێریبان بگەڕێەوە ماڵێ ناتوانم دوای مردنی فەرها زۆر شت گۆڕە خەلیل حافیزەخان زۆر ئەزیەتی منیاندا دوو ڕۆژە لە چیاکانین لەگەڵ ڕۆژین تێگەیشتم بڵێ لەبەرەوە لەم ناوەیت ها؟ تەواو بێریڤان تەواو تۆ لە ژورە چاوەڕێکە من سارێ بدۆزمەوە ناتوانم لێرە بم ڕۆژین لە چیاکان چاوەڕێمە دەبێ خواردنی بۆ ببم تەواو تەواو دەی وەرە ژورە و چارەیە گەر دەدۆزینەوە ئەوە من چی دەکەم ئەڵقا و مەڵقا نیشانەی بەستنەوە ها؟ بەستنەوە بە چێ؟ کچێکە هەرگیز نەوتیوە ڕەشید ڕاست دەکا زۆر زۆریش بۆرەکە قدرسیە چی دەوێ قسە و قسە لۆکەیە لەوانەیە بتەوێت گوێت لێبێ هەموو تا لەم ڕۆژانی دوایی گۆڕاون قسە و قسەلۆک وەک پیرێژنانی بەردەرگا بڵێ بزانم چییە بێریڤان دەڵێن لە حەساری ئۆکسۆیلەکان ڕای کردووە ئۆکسۆیلەکان گوایە بە دوایدا دەگەڕێن بەڕاستە خۆم جارش قسەی پیرێژنان نییە دیسان ناغەم پاسەوانەکان وایان گوت تەوا بڕۆدێ بێریڤان ڕات کرد ها کەواتە هەواڵی مردنی فەرات ڕاستە ئاخ بێریڤان لەوانەیە پێویستت پێم بێ بەخێر بێت پورێ خێر ئەمە پورێ ئەم دەنگە دەنگە چییە؟ هیچ نییە خەمت نەبێ لە خۆشیان هەلهەلەێ دەدەن کچەکەمان هێنا بەیانیش دەماوەند دەجێڕین تێناگەم بۆ ئەوەندە پەلە ئەکەم. چنار ئۆغڵویەکی گەورە و گران وەک ڕەنجبەرێک ئاوا لە پڕێ ژن دێنێ پورێ. بەڵێ پەلەمانە ئێمە. ئەزانی؟ بێریڤان لە حەسار ڕایکردووە. زۆر باش دەزانم چیت لە خەیاڵە. لە دژی ئەمە نیم دڵت بە بێریڤان خۆش بکەیت، بەڵام ڕێگەت پێ نادەم ئەم کارە تێک بدەیت. زۆر باش دەبێ گەر خۆتی بۆ ئامادە بکەیت. ئێستا لە شوێنێکیت، بە تەنیا و بێوەژنیشیت. ئەم خەیاڵە ئەم سوتێنێ. ئەم ناوە بەرەو خراپیە ڕوە سەرکار سێری چکە بزانە چی ڕوەدات بێریڤان بۆ چێ چووە بۆ ڕۆیشتووە ئەمانە لە بینی خۆمانە بێ تێگەی سەرکار زۆر باش تێگەماغام سەرکار، توڕەم ئەکەیت کە هەردەم لە من زیاتر ئەزانیت، بەڵام بێ تۆش ناتوانم. هەرگیز نەکەیت بمشکێنی سەرکار. لەم بابەتە بە نهێنی من شتێک بکەیت زەرەر لە هاوڕێتیمان ئەدەیت. لە یادم مەکە. استغفراللە ئاغام. چی ئەو قومارە ها بە بێدەنگی دێتە ژورەوە. پاسەوانەکان لە بازاڕ بێریڤان خانیان بینیوە. ئەی بۆچی نەیان گرتووە؟ بۆ نەتان گوتووە؟ ڕای کرد کاک خەلیل، زۆر لێ ماوە بیگرین ون بوو، ئاغا ژنیش بینی. ئەی بێ ئەقڵینە. خەلیل ئاغا ئەمە چی ڕووی داوە؟ خەڵک وا دەکوڵێ ئێمەشتان بەلاوە ناوە، پاسەوانەکان نایەڵن بێمە ژوورەوەش ئەوەندە بەسە. منیش دوو قسەم هەیە بۆ ئێوە. تۆ لە کوێ بۆم دەچوی ئێستا کێ مەهێنایە ژوورەوە لاشەی کچەکەمان ئەوێت فراداغا ئەمێ ببینم ئاڵتونەکانم چی لێ هات مناڵەکە لە کوێیە کورە تۆ کورە تۆ بە دوای مردنی خۆتەگەڕی کورە هاتی وەرەوەڵا کورە کورە هەردەبی دۆڵم لێکەمەوە لێت خۆش نابم هەڵچینە یەک دەقا یەک دەقا جێم لێ ڕابگرێن جێم لێ ڕابگرن هاوڕێیە ئێستاش بڵاوەی لێ بکەن کارەکە ناخۆش مەکەن ئەرێ دەجێ بگرێت کە هەموو شتێک هێور بۆ وەرێت داوای مافەکانی خۆتان بکەن دەجێ بگرن هاوڕێیان ئەرێ برایان وەڵی شەرمە بۆ ئێوە لە مردین چی هەبوو هیچ شتێکم بۆ باز ناکەی زۆری نەمابوو بمگرن ڕۆژین واز نایەنەوە نییە هیچ شتێ ناتوانێ بەرەنگاری ڕقی مرۆڤ بێتەوە بێریڤان یانی چێ بێگەر بێڵن ئاسو دەبین چیمان لێیان کردووە ڕاستە وەستا شیار نەبووە هەڵمان خراپ وەستا شیار بینی بەڵێ لێرە ڕزگارمانەکە بەیانی ئەی بینین جاتە بۆ هەڵدەیت دوایی باسی ئەەکەین ئێستا لە شوێنێکی پارێزراون بەڵام بەرەو خراپی دەڕوا بەکر زۆریش وەستا شیە خەلیل زۆر مەترسیدارە واللهی بیان دۆزێتەوە هەردووچیان دەکوژێ سە تا سە دەبێ هەردووچیان ڕزگارکەین دەبێ بیان بەیدە جێگایەکی پارێزراو لە دەرەوەی ماردین بەخێرا زەحمەتە بەڵام هەوڵیش دەتەم شتێک بکەم بەیانی لە کاتی نوێژی نیۆڕۆ دێنە لای بار هەڵگرەکان دەبێ هەموو شتێک تا ئەو کاتە ئامادە بکرێن خوا گاتارتان بێ ئامین دەی بەکرد بزانم چیەکەیت ئەمە پیاوەتیە لێدانی پیاوی بە سەڵات چوو ئەمە پیاوەتیە ئێمە بۆ پاراسی ناموسمان ئەوەی پێویست بوو کردووان ئەوانیش ئاوامان لێ دەکەن دەبێ باجی ئەم کارە بدەن وەخوا سێرەکانمان نادەنەوە ئێمە گیانی ڕۆژینی کتمان بەخشی ئەوان مافی خۆمان نادەنەوە حەقی خۆمان نادەنەوە ئێمە دەزانین چۆنی وەردەگرینەوە وەری دەگرینەوە جارێ ئێمە ناناسن هەموو شتێ کوژراویش نەبێ ئەوکات تاوانیش نییە بەم شێوەیە تاوانباریش نییە یاسا شتێکی بەسوودە یاسام خۆشەوێ ئێستا ناچارم وا بکەم تا ماوەیەک تۆ بشارمەوە ئەوە لە سەرەوە دوو ئارازەکە وەرن وەر با بڕۆین هەی زووکەن دای زووکەن دای دای دای دای ڕۆژین هەڵسا وادیان هێرا هەڵسا ئاگرەکە بکوژێنەوە خێرا خێرا ویژدان هەڵخەڵەتاندنە شتێکە بۆ شارنەوەی دەسەڵاتی مرۆڤ یەک ترس شێر وژدانی هەیە ئەی مار شەو دژمن نەخۆشی وژدانی هەیە بۆ منە ترسمە گەر وایە بۆ ئەم ئاگرە بەفرینەوەم سووتێنێ کاخەلی چییە؟ ئەفسەراکان هاتووە دەیەوێ بدمێنێ بابێ فەرموو شەو باش شەو باش ویسکی ناخۆیتەوە؟ ناسپاس دەکەم بۆ ئەوە نەهاتوم قسەیەک منی هێنایرە چیە ئیتر پۆلیس لەسەر بنەمای قسە ئیشەکە؟ قسەکان نا من کارم بۆ هۆکاری قسەکان دەقەیەک بێ زەحمەت فەرمو جەنابی ئەفسەر ناوت بەکر چی دەکەی لەم هەسارە کاک بەکر سەرکارم باشە دەتوانی بڕۆیت خەڵکی گوند باسی مردنی فەرهاد دەکەن تۆ چی دەڵێ بەرامبەر ئەم قسانە بەڕاستە ئەی بۆ من گوێم لێ نەبووە بڵێ خاڵم مردووە منیش ئاگادارم نییە بەڕاستی من نکتێ خۆی لە کوێیە ئەتوانم قسەی لەگەڵ بکەم نەخێت ئەمە مەحاڵە چونکە لە ئێستەم بوو لە ئێستا خاڵۆژنم تۆزە نەخۆشە بۆ چارەسەرکردن چوە چارەسەرکردنی چی نەزۆکە خاڵۆژنم لەوانەیە تۆزە زۆر بخایەنێ باشە قسە لەگەڵ دەکەن بە تەلەفۆن بێگومان دوایین جارم ڕوخسەمان کردوە کەواتە کێشەمان نییە سپاست دەکەم کاتم گرتیت شەو باش شایانی نییە زەحمەتان کێشە ئەو لێرە نەبێت تۆ حەسای بەڕێوە دەبێت؟ بەڵێ لەم کاتەدا ینی تاوە گەڕێتەوە من ئاگاداری حەسارەکە ئەبم دەبێت زەحمت بێ ها حەسارێکی زۆر گەورەێوانە مرۆڤ لێرە ون دەبێ بەڵێ زۆر گەورەیە باشە دیسان شەو باش شەو باش. عەلی، تا ئەرفەیان دەبێت هەر ئەوەندە. بزانە منداڵیان پێیە. کەلە ڕەق مەبە و لەگەڵ خۆتیان ببە. من نامەوێ کارە بکەم. عەلی، بزانە، تۆ قەرزاری منیت. کە لە سنوور گیرات من ڕزگارم کردی. ئەوە قەرزەکانم دەدەیتەوە؟ ئەم کارە جیایە. ئەم کارە دەکەیت. تا ئەورفە ها. تەواو. ئەبێ ئەم بابەتە بۆ پورم بکەنەوە. یەک دەقە یەک دەقە یەک دەقە پورم مەهێنە ناو ئەم بابەتەوە گاڵتە دەکەنێ وەوان نیە. نا ئێمە بە ڕاستمانە وانە قودرات سەیریانکە. ناخی ئێمە ئاگری لێ دەبارێ حەساری ئەمانەش زیمەی دێ ئامادەکاریەکەن مەسەلە چیە؟ شنەرۆغڵە قدرەت زەماوەند دەکات ئەم حەسارەی ئەوە فەراریش داوات کراوە من داوات کراوم ئەوە بەڕاستی تا قەدرۆم لەگەڵ کردویت نا نەت کردووە بڵێ ئەوەندە لە ژن هێنا ئەترسیت ها ڕەشی زۆرە کۆیلایەتێکە ڕەشید ئەمە بگرە ڕەشید ئەوم دەوێ ڕاکەمەوەستا لە لایەک منداڵەکان چاکت ڕادەچێشن هەریەکەو لە لای خۆی داوای پارەت لێ دەکات بیبکەرەوە هەموو شەوێک خەو بەدانەوەی پارەی ئاو و کارەبا دەبینیت من لەگەڵ ئەو کارە نیم کاکە قدرەت کوڕم هەموو کەسەی وەک تۆ بیر بکاتەوە ئەوە کۆتایی بە مرۆڤایەتی دێ نا بەردەوامی دان بە مرۆڤایەتی بێژ نێنانیش دەبێت ئەی بێ ناموس بزانە چی دەڵێ کا قدرات ئەو پۆلیسی ئەو ڕۆژە هاتبوو دەیەوێ بدوینە باشە بابێ ئەو کابراایشمان لە کۆڵ نەبووە چی بووە هیچ نییە وابزانم کاتێکی خراپ هاتم داوای لێبوون لێ دەکەم گرنگ نییە فەرمو ببوورە بەڵام دەمێ بزان ئەم ئامادەکاریە بۆ چییە؟ بەیانی زەماوە دەکەم پیرۆزە هەوڵەدەم زۆر کاتت نەبەم بەم دوایانە دەربارەی فەرەداکسولی هەندێک قسە دەکرێ گوتم لەوانەیە تۆ شتێک لەم بابەتە گوێ لە ببێ دیسان چی کردووە دەڵێن مردووە باوەڕ ناکەم هەرگیز نامرێ بەقەت نەخۆشیە خۆڕاگرە لێرە لە ناوی ئەبیت لە شوێنێکی تر دروست دەبێتەوە وا دیارە زۆر کەیفت بە فەرهات ئەکسوری نە جاران وابوو بەڵام ئەگەر ڕاستی دەوێت گوێشی پێنادەم تێدەگەم بە ڕای تۆ فەرهاد دوژمنی هەبوو؟ گوێ بگرە جەنابی ئەفسەر ئەگەر ئەمەد لە مێشکا من ئەوم نەکشتووە نازانم لە کوێە ئیتر باوەڕ بکەیت یان نا پرسیاری ئەوم لێ نەکردووی تکایە ئیتر وازم لێ بێنە ئەگەر بەڵگەت هەیە بمگرە ئەگەر نابڕۆ دووبارە پیرۆزبایی لێ دەکەم ئەو چەکەر بۆ چێ بێریڤان ئەزانی بەکاری بێنی ئەزانم چەکی فەرهادە هەندێک جار زۆر تووڕابێ لێم وەرگرت وتم نۆک شتێک بکات چەکێکی جوانە دڵە لایەتیوە نیە بێریڤان ناتوێ هیچی لەبێت وە نیە نامەوێ هیچی بەسەر بێت لێ تێدەگەم لە من زیاتر کەس لێ تێناگا تۆ بۆ دەگری کچێ بۆ تۆ ئەگریم بۆ مناڵ ئەگریم بۆ باران ئەگریم ئێوە بڕۆن بۆ کوێ بڕۆی من نا تۆ بڕۆ ئەی تۆ جارێ واز لە من بێنە تۆ بڕۆ دوکانی وەستا شێر قسەم لەگەڵی کردووە چاوەڕێ دەکا نا من بێ تۆ ناچم بۆی شوێنێک ڕۆژین تکال لە یەکەم کە لە ڕقی مەکە گەر منت خۆشەوێ بڕۆ ناڕۆ من خۆم دێم بۆ ئەوێ بەڵێنم پێ بدەدەی هەرچی بکەم واز دەکە لە ڕقی خۆ نایەنیوە نیە دەی باشە بڕۆ دەبێ هەموو شتێک زۆر باش بێ نابێ لە هیچمان کەم بێ شەرمەزارم نەکەن خەلیل ئەو پۆلیسە دوێنێ چی دەگوت وا دیارە زۆر بێزاری کردویت لە خاڵمی پرسی ئەوی گوێ لە قسە و قسەڵۆک بووە. ئێ تۆ چیت گوت؟ بە شێوەیە لە کۆڵم کردەوە وتم لە ئیستەنبولەوە ناوایە. ئەم کارە چی لێ دێتەوە خەلیل؟ خۆشم هەردەم لەلایەتی ئەم بەڵایە چۆن لە کۆڵ خۆمان دەکەینەوە؟ نازانم پورێ، ئیتر هیچم لێ مەپرسە. کا خەلیل، دیسان خەڵکی گوند لەبەر دەرگا کۆ بوونەتەوە. نازانم چی بکەم. بە نەفرەت بن ئەو بێنمەکانە. وام لێ یەکەن تەقەیان لێ بکەم. چەند پاسەوانێک بخزێنە ناو خەڵکەکە نەوەک شتێک ڕووبدات. باشە بەسەرچاو. وەستا شیار سڵاو وەرە ژوورەوە کچم وەرە وەرە وەرە بڕۆ ژوورەوە زۆر دڵگران بووم بەوانەی بەسەر تۆ هات کچم ئیتراوایە ژیان کێ کەی چیت لێ دێت هیچ هیچ کاتێک دیار نییە بێریڤان لە کوێیە ئەو بۆ نەهات نازانم وتی تۆ بڕۆ من دوای دێم بە تەمای چییە و کچە شێتە هیچی پێ نەگوتی ها هیچی نەوت بەڵام بەڵام چی وتی چاوەڕێکەن ئەگەر ناتم بڕۆن هەردێ دۆ ساشیار دڵ لای نەبێ هەر هیچم لە دەست نایە کەمێکی تر دەچین ئەو شوێنە جارە تۆ ڕزگار بە ئەلۆ ئەلۆ ئەمەوێ لەگەڵ فەراد ئاغا قسە بکەم ئەو خەوتووە من خوشکە زایم خەلی لاکس وەلو بزانە خەلی من قدرە چنارۆغڵم چیتەوێ دیسان بەتەمای چیتەوە خەلی لیبرا باش گوێم لێگرە ئەوەی قسەت لەگەڵ دەکا ئاغایە ڕێزت هەبێ گوێم لێتە زەماوەند مێوارە ئەکسۆیلوەکان داوەتی منن ئەگەر بێن خۆشحاڵەبین دە باش فەراداغا بزانم چیڵێ خەبەرمانە بێت سڵاوی لێ بکە درۆە نەمردووە ئەوانە لێرە دانێن نانا لێرەی دانێن خێرا چەند خاون ئێوەش خویە دەی خێراکەن کاتمان نەماوە سەیری پورم کەن وەک سەرکردەیەک فەرمانیان پێدا کوڕم زۆر چاوەڕێ و ڕۆژەی کرد کاکە ئەم شە زۆر مەخۆرەوە بۆ بە کەیفی خۆمە خۆمەوە پرس بە تۆ بکەم نەخێر بەڵام نامەوە دیسان فڕێم دێتە ناحەزەکە خۆ ناخۆیتەوە کاکە دەبێ بچیتە ناحەوزەکە دەی خێراکەن چاوەڕێ چی دەکەن قدرەت ئەوە چیتە بۆوا بێکار دانیشتویت وەک ئەوە بێ هەرزەماوەندی تۆش نییە بۆ من چیمە پورێ خێرا خۆ دامادەکە دەی تەواو پورێ تەواو دەی خێراکەمە وەستنی تر سەرکار تۆ لەکوێیت فەرمانت پێدابووم بزانم چی ڕووەدا ئاغام گوێت لە چی بوو چیت بینی بۆمی باسکە. خەڵکی گوند تەمان قساکاتەوە کەسی شتێک نازانە داغام یەکێک ئەڵێ مردووە ئەوی تر ئەڵێ بینیومە بەڕای تۆ مردووە یان زیندووە بەڕای من زیندووە ئاغام باشایی بێریڤان ڕای نەکردووە نەخێراغام لە حەسارەکەیە باشە ئەتوانی بڕۆیت بەڵام خۆدون مەکە ئامرەکەی داغام بەکر ئێوە تووشی بەڵایەکم دەکەن باشە باشە مەترسە تەنها تۆ تووشی بەڵا نەبوویت ئێمە ژوای بەکر پێی باشە ناتوە ناوەڵە ناتوە وەستا شیار با هەندە چاوەڕێکەین ئەو کچە دەبێت چی لێ هەر ها خۆزگە جەم نێشتایە لەو عقڵە کاکە دەیتر با پەسیان بووکە بکەمەوە ببینین ڕەشید ڕەشید ناچوو باشە باشە لە یەک دەوەشێنەوە ڕۆژی خان بڕۆ ناو ئۆتۆمبیلەکە با سەرماتا نەبێ نا چاوەڕێ بێریڤانەکەم ئارەزی خۆتە کاکە من تۆ ناسم بێگومان تۆی ئەو گوندە تەنیشتمان نیت ئەرە تۆ خەڵکی کام گوندەی لەوانەیە بێکێکی تر تێگەشتبم سەیرە بەکر بەسەیتر من دەڕۆم عەلی بوەستە تا بەیریفان نێت بۆت نییە بڕۆیت زۆری برێ مەکە هاوڕێمیت برادەرمیت ئەم منداڵە گوناه نییە ئەیەوە ئافرەتەش گوناه نییە خوشکم منداڵەکە شیردە دەیدا بەزە ئیتر من دەڕۆم بەکرد بۆ ڕاگرتنم دەبێ بمکوژی تکات لێ دەکەم علی ناکرێ وا جێمان بێڵی تۆ دەناسم تۆ پیاوەکی مردیت نابێ بەکر ئەوەی بۆم کرا کردم منیش مرۆڤم دەبێ پارەکەشم بگەنمە شوێنی خۆی ئیتر ناتوانم چاوەڕێکەم کاگالی مەکە گەر بریڤان لێرە بەجێ بێڵین باوەڕکە یکوژن علی گیان دە پازدە دەقەی تر چاوەڕێکە سەیری ئەو کۆڵانانە دەکەم تا سەد بژمێرە وەڵڵەهی دەگەڕێمەوە گەر نەهاتمەوە ڕۆژی خام بەرەو بڕۆ کاک بەکر تا بێریڤان نێتەوە من لێرە ناڕۆم لێرە جێم مەیەڵە کاک بەکر وەرە با بێکۆ چاوەڕێکین